پەروەردەیان بکەی بەو زەکات دانە لە ڕژدی و ڕەزیلی ڕۆژوو ئەفەرمێ لەعلەکم تەتەقون بەڵکو بە بۆنەی ڕۆژووگرتنەوە ئێوە ببنە ئینسانێکی پارێزکار حەج ئەفەرمێ لیەشهدو مەنافع لەهم ويذكر اسم الله في أيام معدودات حیجابیش کە فەرزی خوایە و خوا فەرزی کردووە لەسەر مرۆڤی موسڵمان حیکمەتێکی تیایە ئێمە بزانین یا نەزانین بەڵام زانایان هەندێک لەو حیکمەتانەیان لە قورئان و لە سونەت و لە قسەی سەحابەی کیڕام دەرهێناوە منیش بە یارمەتی خوا لە کاتی ئەم جمعەیەدا ئاماژە بە چەند خاڵێک دەکەم کە ئەگەر ئینسانی مسلمان بە تایبەتی ئافرەتی ئیماندار ئەگەر پۆشتە و پەرداغ بوو سوودی ئەم پۆشتەیەی چییە؟ سەرەتا عیبادەتە ئافرەتێک کە لە گوێی خوا دەکا خۆی دادەپۆشێ سەری دادەپۆشێ جل و بەرگێ لەبەر ئەکا هەموو گیانی دائەپۆشێ تەنک نییە تەسک نییە جل و بەرگی شۆرەت و ناودەرکردن نییە جل و بەرگی کافران نییە جل و بەرگی پیاو نییە هەموو سیفەتە جوانەکانی تایە ئەم ئافرەتە بەم جل و بەرگە خوا ئەپەرستێ عیبادەتی خوا ئەکا چونکە ئەگەر ئەو جەستەی خۆی دەرخست لە بەردەم پیاوانە هەم خۆی گوناهبارە بێ و هەم پیاوانیش گوناهبارە بن و تووشی زەحمەت و فیتنە ئەبن یەکەم سوودی حیجاب ژنێکی مسلمان کە پۆشتەیە بەو ئەندازەی خوا داوای لێ کردووە ئەمە فەرمانبەرداری خوا و پێغەمەریان کردووە ئەمری خوا و پێغەمەریان بەجێهێناوە دەی ئەوە بەشێکی باشە ئەوە نیشانەی ئیمان و ئیسلامە لەو کەسانەدا خوا دەفەرمێ وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ناکرێ پیاوێکی ئیماندار و ژنێکی ئیماندار بەرامبەر بە فەرمانی خوا و پێغەمەری خوا ئیختیاریان هەبێ یعنی بڵێ مەیلم هەبێ ئەیکەم و مەیلم نەبێ نایکەم نا لە بەرامبەر ئەمری خوا و پێغەمەری خوا ئەبێ تاعە فەرمانبەرداری ومن يعص الله ورسوله هەر کەس بێ ئەمری خوا و پێغەمەرەکەی بکە فقد ضل ضلالا مبینا ئەوە سەرگەردان و وێڵ و گومڕایە بە ئاشکرا و بەڕوونی هەروەها خوا بە پێغەمبەر دەفەرمێ صلی الله علیه وسلم یا ایها النبی ئەی پێغەمبەر قل لأزواجك بڵێ بە هاوسەرەکانت وبناتك بڵێ بە کچەکانت ونساء المؤمنین بڵێ بە ئافرەتی ئیمانداران ئەوە ئەمری خوایە بۆ ژنەکانی پێغەمبەر بۆ کچەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم و بۆ هەموو ئافرەتێکی ئیماندار کە ئەم ئەمرە هاتووە ئەوەی جێبەجێیەکە یعنی ئیطاعی خوا و پێغەمبەری خوای کردووە ئەوە تەسلیم بوونە بەخوا بە شەریعەتی خوا ئەوە نیشانەی ئیمانە ئەو ئافرەتە نەفسی تەسلیمی خوا و شەریعەتی خوا کردووە بە جۆرێک حەرەکەت دەکا کە خوا ئەیەوێ پێغەمبەری خوا نەخشەی بۆ کێشاوە چونکە ئەزانێ مەسڵەحەتی لەوەدایە کە خوا بۆی دیاری کردووە ئافرەتی عاقڵ ئافرەتی ئیماندار پیاوی بە شعور و عاقڵ ئەزانێ ئەوەی خوا دیاری کردووە خەیری دنیا و قیامەتی تایە دووهەم سوودی دووهەمی پۆشتەیی الحجاب ایمان پۆشتەیی جلوبەرگ نیشانەی ئیمانە خی گەورە فەرمێ وەقل للمؤمناتی بڵێ بە ئیمانداران قسە لەگەڵ ئیماندارا ئەکا کەواتە ئەو کەسەی کەوا گوێڕایەڵی ئەمری خوا ئەکا چاوی دەپارێزێ شەرمگەی دەپارێزێ خۆی پۆشتە ئەکاتەوە ئەوا وەڵامی ڕەب العالمینی یاوەتەوە کە بە پێغەمبەرە فەرمێ وەقل للمؤمناتی بڵێ بە ژنە ئیماندارەکان کەواتە پۆشتەی نیشانەی ئیمانە بەرهەمی پۆشتەی ئیمانە ونساء المؤمنین ژنی ئیمانداران ژنانی ئیمانداران ئەوەش هەر ئاماژەیەکی ترە خطاب و قسە لەگەڵ ئیمان ئاە لەگەڵ ئافرەتی ئیماندار و لەگەڵ پیاوی ئیماندارایە بۆیە کاتێ کەسێک دەبینی بە گوێرەی شەریعەت هەڵسوکەو ئەکا لە جلوبەرگیا و ئەمە دیارە ئاماژەشی تایە بۆ باقی ئیماندارانی تر کەوا دەرگا لەسەر پشت نەبێ مەجلیسەکانمان مەجلیسێکی کراوە نەبێ هەموو ئافرەتێک و هەموو پیاوێکی نامحرەم تێکەڵ ببن و حلکە حلک و حکایەت بکەن بە یەکەوە بەڵکو ئەبێ سنوورێکە بێ ئەبێ حیجابێکە بێ ئەوە باشترە بۆ دڵی ئێوە ئەی پیاوان و ئەی ئافرەتان بۆ دڵی هەردوولا تەهارەتی قەلبی تیایە ئەگەر هات و ڕیعایەتی حیجاب و پۆشتەی و پەردە و پەرداخت کرد چوارەم الحجاب علامة على عەفیفات ئافرەتێک کە خۆی پۆشتە کردووەتەوە خۆی داپۆشیوە پیاوێک کە ڕیعایەتی جل و بەرگێکە خوا ئیجازەی داوە لە بەری بکە نیشانەی عیفەتە ئەم ئینسانە خۆپارێزە پەرهێزکارە ئافرەتی پۆشتە و ئیماندار لە دوورەوە بە خەڵک ئەڵێ ئاگاتان لێبێ من لەوانە نیم ئێوە تەماحم تێ بکەن ئێوە بتوان پەنجەم بۆ درێژ بکەن ئێوە بتوان قسەم لەگەڵا بکەن ئێوە بتوانن بێئەدەبی بەرامبەرم بکەن ئەو علامەتە ئەو سەرپۆشە ئەو جل و بەرگە پۆشتەیە کە لەبەری کردووە نیشانەی عیفەت و پاکیزەییەتی بە هەموو کەسێک ئەڵێ دوور و نزیک ئاگات لێ بێ نەخەڵە تا بی خەیاڵی خراپ بێ بەدەم تا و بێ بە دڵ تا بەرامبەر بە من عفت تاجی سەری ئافرەتە هەر ماڵێک ئافرەتی عەفیفە و پاکیزە و داوێن پاکی تیاابێ خێر و بەرەکەتی ئەرز و ئاسمان ڕووی تێەکە ئاەتەکەیش بانگی هەموو ئافرەتانەکە بۆ ئەوەی کەوا ئیمانیان بەهێزکەن خۆیان بپارێزن و کارێ نەکەن کەوا ناحەزان و دڵ نەخۆشان بتوانن تەماحیان تێ بکەن یا ئازاریان بدەن لەبەر ئەوە ڕەوشتێکی بەرزە حەیا خوای گەورە لە هەر کەسێکە بەشی باشیدا ئەوە مانای وایە زیندووە مانای وایە خۆی ناسیوە و مانای وایە کۆمەڵگا لە ژێر سایە و سێبەری حەیا و شەرمی ئەوە سوودمەند دەبێت حەیا پاوە نێ بە خاوەنەکەیەوە بۆی کاری چاککە لە کاری خراپ دوور بێ قسەی باشکە لە قسەی نەشیا و دوور بێ هەڵسوکەوتی دروست بێ حەیا ڕێگەی نادا حەیا ڕێگەی نادا پەناگرم بەخۆ هەر کەسێکتان بینی بێسەروبەر بوو دەمی پیس بوو هەڵسوکەوتی خراپ بوو لە کوردەواریە پێڵێن بێحەیایە ئەڵێن ئاوی ڕووی تکاوە شەرمی نەماوە بەڵام هەر کەسێکتان بینی کەوا زۆر ڕێزی لە خەڵگە گرت نەی ئەتوانی پڕ سەیری خەڵکی بکە ئەڵێن زۆر بە حەیایە زۆر بە شەرمە زۆر بە ڕێزە زۆر سەنگینە کەواتە پۆشتەی و جل و بەرگی شەرعی نیشانەی حەیایە لە ئینسانە لە پیاوی ئیماندار و ژنی ئیماندارە حیجاب و جل و بەرگ وەسیلەیەکە بۆ پاراستنی حەیاکە و هەروەها ئەو ئافرەتە سەنگینتر دەبێ قەوی دەبێ کاتێ خۆی بە حەیایە بەڵام جلوبەرگێکیشی لە بەرایە کەوا ڕەمزە بۆ ئیمان بۆ ئەخلاق بۆ عقل بۆ پاکی و پاکی زەگی ئەو کەسە خاڵی شەشەم حجاب لەگەڵ غیرەتا دەست لەملانن ئینسانی پۆشتە بە غیرەتە لە غیرەتەوە یەکەوا ڕێگە نادا خەڵک سەیری بکە تەنزیلاتی دانەناوە هەڕاجخانەی دانەناوە خۆی پۆشتە کردووەتەوە خۆی پێچاوەتەوە خۆی داناوە بۆ یەک کەس کە خوا ئیجازەی داوە بۆ ئەو دەرکەوێ هەموو جەستەی دەرخە کە هاوسەرەکەی و خۆشەویست و حەڵاڵەکەیەتی نەیکردەوە بە هەڕاجخانە و تەنزیلات جەستەکەی خۆی سەر و مل و مەمک و قاچ و ڕان و باڵ و قژی هەموو بە دەرەوە بێ کابرای ئەگەر مردی هەبێ یا دۆست و دەستگیرانی هەبێ هەر ئەو منتیقەی ناو قاچ و قلەیەتی تری شوێنێکی تری نەماوە خەڵک نەیبینی بێ و سەیری نەکردبێ و ئەوانە لەبەرەوە بێ ئاگامان لێبێ حیجاب نیشانەی غیرەتە وەک نیشانەی ئیمانە وەک نیشانەی حەیایە نیشانەی غیرەتیشە هەموو کەسێک بەشی خۆی غیرەتی تایە غیرەت شتێکی غەریزیە قبوڵی قبوڵی غەڵەتکردن نەکردن قبوڵ ناکەی کەس ماڵت داگیرکە کەس تەعەڕوزی ناموست بکە کەس قسە بە ئیمانت بڵێ کەس بێتە دەرگاکەت بە بێ ئیزنی خۆت ئەوە پێڵێن غیرەت ئیسلام ڕێزی لە ئافرەت گرتووە کەوا پۆشتەی کردووەتەوە کفر بێحرمەتی بەرامبەر بە ئافرەت کردووە کەوا ڕووتیەکاتەوە ئەو بیر و باوەڕە تێکدەرانەی دنیا بە ڕاست و بە چەپیانەوە کە داوای ڕووتی ئافرەتەکەن کە داواکەن ئافرەت سەرپۆشەکەی لابا حیجابەکەی لابا عەباکەی لابا خۆی دەرخا ئیلا ئەبێ بەو جۆرە بێ ئەنجلس و مارکس و فرۆید و جوولەکە و سەلیبیەت و سەهوێنێت و ماسۆنیەت و نەسرانیەت دایناوە ئینجا ئافرەتێکی پێشکەوت و خوازە تۆی ئیماندار خوشکی بەڕێزم، دایکی بەڕێزم، دادەی بەڕێزم، نەکەی شوێنی ئەوان بکەوی، شوێنی خوا بکەوە، شوێنی پێغەمبەری خوا بکەوە، سەیری خانمە گەورەکانی کورد بکە، حەبسەخانی نەقیب ڕووت بوو، عادیلە خاتون، خێزانی وەسمان پاشا، قایم قامی هەڵەبجە ڕووت بوو، زۆر نەو ئافرەتانەی شانازیەکەن ئەڵێن عادی لە خاتون یەکەم قایم قام بووە لە هاڵەبجە و لە شوێنەکانی تر بەڵام سەیری سەر و کڵاوەکەی ناکەن سەیری چارۆکە و کۆڵەوانەکەی ناکەن سەیری کراسە سەردامانەکەی و ئەوەڵ کراس و دەرپێکەی ناکەن سەیری پێڵاوەکانی ناکەن ئەگەر بۆیان بکرایە وەکو قازیم حەمەیان ڕوت کردەوە لە مێزەر و لە جبەکەی عادی لە خاتون و حەبسەخانیشان ڕوتە کردەوە مەستورەی کوردستانی ئەو ئافرەتە بلیمەت و بەرزە خوێنەوار شاعر عالم فەقیها کتێبی هەیە لەسەر شریعەت شعری زۆری هەیە ململانەی کردووە لەگەڵ کەڵە شاعیرەکانە مەستورە سەیری سەر و کڵاوەکەی کەن سەیری جلوبەرگەکەی کەن ئەوانە لە کێەکەن کوردن دەی کورد ئەوە کوردە ڕەسەنەکانن مسلمانن دەی ئەوە ئەو قورآان داوایەکە خاڵی حوتەم حیجاب بانگی خەڵک دەکا بۆ مەکاریمی ئەخلاق حیجاب بانگی خەڵکەکە بۆی خەڵک بەرز بێ بەڕێز بێ سەنگین بێ بە حەیا بێ بەغیرەت بێ و بتپارێزێ لە هەموو جۆرە میکرۆب و ڤایرۆسێ خاڵی هەشتەم و کۆتایی حیجاب خەڵکی نەفس نزم ناتوانن بە پەنجە ئیشارەتی بۆ بکەن ناتوانن ئازاری بدەن بەڵام خوا نەخواستە ئەگەر هاتوو بۆ فڕوفێڵ پەردەیەکی دابوو بەسەریا یا شتێکی لەبەر کردبوو ئەوە زەرەرەکەی بۆ خۆیەتی ئەوە خۆی ئەبێ باجەکەی بدا خی گەورەمان پارێزێ بەڕێزان هەرچی لەسەر ژن واجبە لەسەر پیاویش واجبە تەنیا فەرقیان لە حەد و حدودەکەیەتی بۆیە من ڕوەکەمە گەنجەکان ڕوەکەمە شەباب بنووسێ لەبەر مەکە کەوا ناشەرعی بێ پانتۆڵێ لەبەر مەکە کە ناشەرعی بێ ئەو پانتۆڵە تەسکەی کوڕێک لە پێیەکە فەرقی چییە لەگەڵ ئەو پانتۆڵە تەسکەی ئافرەتێ لە پێیەکە ئەگەر لەشی ئافرەت عورەت بێ لەشی پیاویش عورەتە ئەو کراسەی کەوا نازانم چۆنێکەیتە بەری خەریکە ئالێرا لێک ئەبێتەوە بۆ وابێ فەرزە خوا داوای کرد عقل داوای کرد عیلم داوای کرد با کراسەکەت با بلوسەکەت با پانتۆڵەکەت با جلوبەرگەکەت با سمتت دەرنەخا و لەشت دەرنەخا شەخوشەنگ بێ کوردانە بێ مسلمانانە بێ لیباسێ لەبەر مەکە لیباسی پیاو نەبێ هی ئافرەت بێ با دیار بێ کراسەکەت بلوسەکەت هی پیاوە ئەی گەنجی مسلمان ملوانکە لەبەر لە مل مەکە کە هی ئافرەتە بازن لە دەست مەکە کە هی ئافرەتە لاسایی ئەوانە مەکەنەوە کەوا لوتەوانیان لە لوتایە و گواران لە گوایە و شتیان لە ملای ئەوەی ئێمە نین ئەوەی وڵاتێکی ترن هی بەرنامەیەکی ترن بۆیە گەنجی مسلمان ئەبێ لیباسی نیشانەی پیاوەتی بێ نیشانەی ئیمانی بێ نیشانەی بنەماڵەکەی بێ نیشانەی کوردایەتی بێ خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا ڕەحم بە هەمووان بکا عاقبەتمان خێر بکە ئیسڵاحی حاڵمان بکە سەرکەوتوو سەرفەرازمان بکە خوایە دەروی خێرمان لێ بکەیتەوە لە هەموو ئافات و فیتنەیەک خوایە بمان پارێزی خوایە نەخۆشەکان شیفا بدەیت خوای لە مردوەکانمان خۆش بی خوای سلاحی حاڵی وڵاتمان بکەی زیینەکانمان عقیبەت خێرکەی خوایە بە ناوی پیرۆزت داوات لە یەکەم لێمان خۆش بە لێمان نەڕەنجەیە ڕبەر عالمین جارێکی تر لە موتارە سپاسی یەک بەیەکی هاوڵاتیان دەکەم لە کوردستان و لە دەرەوەی کوردستان کە بە بیستنی هەواڵی نەخۆشی مامەسا تایر بامۆکی زۆر نیگەران بوون تەلەفۆنی زۆریان کرد دوعای خێری زۆریان کرد و هەندێکیش دیارە زۆر ناڕەحەت بوون چونکە خەبەرەکە خراپ بڵاو کرابووەوە لە هەندێ سایت و لە هەندێ دەستگاوە وایان زانی بوو کەوا نەخۆشیەکە خوانەخواسە سەرەتانە ئایدزە سیلە